ئێوەش هاوڕێمان بن. هەموو کەسێک لە ژیانی خۆیدا توانێ بچێتە ناو بازنەی خاڵە لاوازەکانی خۆیەوە و بۆستێت و بڕیار بدا و ئەو بڕوبیانوە کۆنانە فڕێ بدات کە پێشتر ئەو بڕیارانی داوە و فەرامۆشی کردووان. شتێک پەیدا بکە هەرگیز ئەنجامت نەدابێ. دوای نیوەڕۆیەک لەو چالاکیەدا بەسەر بەرە کە هەمیشە لە ڕابردوودا گوێت پێ نەدابێ و لێی بەدوور بووبی، تەواوی ئاکار و ڕەفتارە ناپەسەندەکان لە کۆنەوە کە پێی ڕاهاتوویی دەقمان پێوە گرتووە، تۆ دەتوانی هەرچۆنێکت بوێ وابیت بە مەرجێک فێر ببیت و زانا بی. گەڕانەوە بە دوای مێژوودا زۆر ترسناکە. تۆ خۆت گوتووە پێناسەکردنی خودی خۆتەوە لە زۆر ڕووەوە لە ژیانی ڕۆژانەدا کاریگەری تەواوی هەیە بۆ هەر کەسێ. ئێستا بۆ هەڵاتن لە ڕابردوو سەرنج لە هەندێک ستراتیژی دیاریکراو بدە لەوانە بۆ دوورەپەرێزبوون لە خوو ڕەوشتی ئەوەی کە هەمیشە دەڵێی منم یان ئەوە خودی سروشتی خۆمە بەکار مەهێنە و ڕستەیەکی دیکە بخەرە شوێنەکەی وەک ئەوەی کە من تا ئەمڕۆ ئەم ڕەوشەم هەڵبژاردبوو بە دۆست و ناسراوەکانت بڵێ تۆ بڕیارت داوە لە هەندێک لەو ڕەفتارانەی کە پێشووت هەتبووە دوور بکەویتەوە بڕیار بدە و بزانە گرنگترینیان کامەیە زیاتر لەوەیان دوورە پەرێزبە و پێیان بڵێ کاتی ئەو ڕەفتارەت تەرک کرد پێت بڵێن کا سەرکەوتوو بووی مەرامێکی دیکە بۆ خۆت هەڵبژێرە بە بەراورد لەگەڵ مەرامەکانی پێشوودا جیاوازی تەواوت هەبێت بۆنموونە هەر کاتێک تۆ بەهۆی شەرمکردنەوە دوورە پەرێز بوویت لە خۆناساندن بە کەسێکی دیکە ئێستا بڕۆ خۆت بە هەمان کەس بناسێنە بە متمانە بەخۆبوونەوە بدوێ چونکە ململانێ لەگەڵ ڕەفتاری بەددا کۆمەکت دەکا هەر کات ویستت بەرەو دوا بگەڕێیتەوە و ئەوا بە خۆت بڵێی بە هێواشی گوێچکەت بگرێ و ڕێچکەیەکی چاکت نیشان بدا سەرکەوتن لەو پێڕستەی کە بۆت دانراوە هەمیشە برەوی پێ بدە ئەو چوار ڕستە هەڵەشەیی کە پێشتر بەکارت دەبرد بیگۆڕە بۆ ئەمانەی دیکە کە دەڵێی لە جیاتی ڕستەی من هەر وام بڵێ من وەها بووم لە جیاتی ڕستەی من ناتوانم لەمە زیاتر بم بڵێ من ئەگەر کاری بۆ بکەم ئەتوانم گۆڕانکاری بەسەر خۆمدا بهێنم لە جیاتی ئەوەی کە بڵێی من هەمیشە هەر وابووم بڵێ من بڕیارم داوە وا نەبم لە جیاتی ئەوەی کە بڵێی لەوانەیە کەسێک پیر و کەنەفت ببێ، بە جۆرێک دەست و قاچی بلەرزێ، لەوانەیە شەوانە بێدار بێتەوە بە دەست نا ناتەواوی سوڕی خوێنیەوە لە دەمارەکانیا بتلێتەوە. لەوانەیە دنیا و دەوروبەری خۆت بە وێران ببینی یان بەهای تۆ لە لای خۆت کەم و کورتی هەبێ. بۆ هەموو ئەمانە تاکە شتێک دێتە گۆڕێ ئەویش فێربوونە، فێر ببە چۆن دنیا و گەردوون بەردەوامی بە جووڵە و سوڕانی خۆی ئەدا، فێربوون تاکە شتێ کە هەرگیز مێشک ناتوانێ لێی خاڵی و چۆڵ ببێ یان دوور ببێ یان بترسێ یان بڕوای پێی نەبێ یان داخت بۆ هەڵکێشێ سەرنج بدە لە زانستە جۆراوجۆرەکان زانستی گەردوون مێژووی سروشت زانستە پزیشیەکان مێژووی گەلان و جوگرافیا و دەرمانسازی دوای پەنجا ساڵ خوێندن و لێکۆڵینەوە هێشتا هەر پێویستت بە فێربوونە و تێر نابیت. لە ژیانی هەرێکێکدا هەبوونی هەستی خراپ و نیگەرانی بۆ ماوەیەکی درێژ زەمانی ڕابردوو پێشاتی ئایندە دەگۆڕێ تۆ لە سوار ڕێڕەوێکدا دانیشتوویت و بە سیستەمێکی جیاواز دەژیت، ئەم شپرزەی و بێئارامییانە بریتین لە، خەتا و تاوانێک لە ڕابردوودا ئەنجامت داوە، نیگەرانی بۆ پێشهاتەکان کە لەوانەیە لە ئایندەدا ڕووبدا، بەدبەختی گەورەش لێرەدایە، تاوانباری لە ڕابردوو و نیگەرانی بۆ ئایندە، نیگەرانی و خود خۆری، چونکە پێکەوە گرێدراون، لە ڕاستیدا توانن دوو کۆتایی کەمەربەندی زەمەن وێنە بکەن. شپرزەیی واتە ساتەوختەکانی ئێستای خۆت لەبەر خاتری ئەو ڕەفتارانەی لە ڕابردوودا ئەنجامت داون لە نائومێدو پەژارەدا بەسەرەبەی، هاوکات نیگەرانی حاڵەتێکە وزەی ناوکی تۆ لەبەر خاتری پێشهاتێک لەوانەیە لە ئایندەدا ڕووبدا کەمبێتەوەو شتێک کە ڕوودانی دووبارە بونەوەیە تۆ هیچ دەسەڵاتێکت نییە بەسەریدا هەرچەندە یەکێکیان پەیوەستە بەڕابردوو ئەوی تریان بەئایندەوە لەڕاستیدا هەردووکیان یەک ئامانجو یەک مەبەست دەپێکن. ئەم یادگاریەی تۆ لە شپرزەیی و نیگەرانی و نائومێدی بەداخبوونە و ساتەوەختەکانی ئێستای تۆ لە ناوەبەن. ڕۆبێرت جۆنسۆن لە کتێبی ڕۆژی زێڕیندا دەڵێ ئەوە ئەزمموی ئەمڕۆ نییە کە خەڵکی شێت ئەبن ئەوە بەداخبوونێکی قوڵە لەو شتێک کە دوێنێ ڕوویداوە ترساندنە لەو شتەی لەوانەیە سبەینێ خۆی ئاشکرا بکە. ئەم مێرووە مشەخۆرەی ساتەکانی ژیانی تۆی وێران کردووە لە خۆتی دوور بخەرەوە. شپرزەبوون و نیگەرانی لەوانەیە بە کاراترین ناڕەحەتی لە فەرهەنگی ئێمەدا هەژمار بکرێ. بە شپرزەبوون و نیگەرانی لەو کارەی لە ڕابردوودا ئەنجام دراوە یان پێشهاتێک ئەگەری ڕوودانی هەیە لە ئایندەدا، بە هەر حاڵ ئەگەر سەیرێکی ڕابردوو بکەی یان چاوێک بە ئایندەدا بخشێنی ئەنجامەکە یەک شتە واتە تۆ ساتەوەختی ئێستا دوور ئەخەیتەوە، لە ڕاستیدا ڕۆژی زێڕینی هەر کەسێک ئەمڕۆیە. لافتێکدا دوو ڕۆژ بوونیان هەیە کە سەبارەت بەو دوانە و لەبارەی ئەو دوانەوە نیگەران نەبی، دوو ڕۆژی ئازاد بە بێ ترس و بە بێ دوو دڵی، یەکێک لەو دوو ڕۆژە دوێنێیە و ڕۆژەکەی تریان کە خەمی بۆ نەخۆیت سبەینێیە. لوقمانی حەکیم بە کوڕەکەی وت بزانە ڕۆڵەکەم، ڕەوشتەکانی مرۆڤی سەرفراز بریتین لە، وقار و لەسەرخۆیی، چاکەکردن و دادپەروەری، نەرم و نیان و خاوەن زانست و کردەوەی باش، مرۆڤی سەرفراز خۆی دەپارێزێ، لێخۆشبوونی زۆرە و مل کەچە، ئەگەر قسە بکا بە عیلم و زانست قسە دەکا، ئەگەر بێدەنگ بێ بێدەنگی لە نەرم و نیانییەتی، ئەگەر بەهێز بێ خۆی دەپارێزێ، ئەگەر خراپەی لەگەڵ کرا لێبوردن بەکاردەهێنێ. ئەگەر پرسیاری کرد پێچەوانە ناکا ئەگەر پرسیاری لێکرا بەخیل و ڕژد نابێ ئەگەر وتی دەڵێ بە زانست ئەگەر پێیان وت شارەزا دەبێ ئەگەر شارەزا بوو خەڵکیش فێر دەکا ئەگەر خەڵکیش فێر بکا جوانترین شتیان فێر دەکا واتە مەسایلەکان جوان دەکا چاکەی لەگەڵ بکرێ سوپاسیان دەکا ئەگەر لەگەڵ کەسانێک دابنیشێ لەسەری خۆیەوە بن پرسیاریان لێ دەکا و ئەگەر خوار خۆی بن شارەزایان دەکا و فێریان دەکا. وتراوە هێلکەیەکی ئەمڕۆ باشترە لە مریشکێکی سبەینێ تێکەڵ بەو جۆرە کەسانە مەبە کە ناتوانن نهێنەکانی خۆیان بپارێزن ئەگەر ئەمڕۆ کارێکی چاکت لە دەستهات بیکە لەوانەیە سبینێ لە دەستت نێت و نەتوانی ئەنجامی بدەیت هەر کاتێک بڕات بەخۆت هێنا پەی بەوە دەبی کا بە چ شێوەیەک بژیت دەڵێن هەژارترین کەس ئەو کەسەیە کە تاوەکو دەمرێ بە دوای کۆکردنەوەی سامان و سەرمایەوەیە بۆ فێربوونی ئەوەی کە دەمویست بزانم پێویستم بە پیری بوو ئێستا بۆ چاک بەرپاکردنی ئەوەی کە ئیزانم پێویستم بە گەنجی هەیە بیریارێک بەم جۆرە باس لە تەمەنی گەنجی و پیری خۆی دەکا. مرۆڤی بێ بەرنامە کاتێک کە دەرفەتێکی بۆ دێتە پێشەوە بە جۆرێ لە جۆرەکان لە دەست خۆیی دەدا. یەکێ لە هونەرە گەورەکان لە لای جەمعی شەیدایان خامۆشییە چونکە لە ساتی دۆ خۆ دۆزینەوەیاندا هەر هەر هەڵدەپڕووکێن و هەڵدەقرچێن و دەتاسێن و دەتوێنەوە. دەڵێن پەردەی سنوور بەزاندن تەنکە بەڵام جەمسەرەکان بە پەتی ئیمان توند بەستراون ئەگەر شلیان نەکەینەوە. ئەو کەسەی کە بیر لەوانی دیکە کاتەوە ئەمما بیر لە خۆی ناکاتەوە خۆنەناسە، ئەو کەسەی زیاتر لە خۆی گرنگی بە ئەوانی دیکە ئەدا خۆ فیداکارە. هەندێک کەس بۆنی ژیانیان بۆ دەچێ بەڵام تەنها بۆنە و هیچی تر. چووە بەردەم دەرمانفرۆشەکە وتی ببورن دەرمانی نزگەرەتان هەیە؟ دەرمانفرۆشەکە بێ هیچ پرسیارێک دانەویە و یەک شوشەی خواردنەوەی دەرهێنا و لەبەردەم کابرادا کێشای بە زەویدا پیاوەکە واق وڕما بوو وتی ئەوە چیت کرد؟ دەرمان فرۆشەکە بزەیەکی کردوتی ترسایت ئێستا چیتر نزگەرە ناکەی پیاوەکەوتی من نزگەرە ناکەم بەڕێز بۆ هاوسەرەکەم کا لە ئۆتۆمبیلەکەدایە نزگەرەی هەیە شتێکم دەوێ ئایا ئێوەش بەر لەوەی کە لە کرۆکی شتێک تێبگەن ئەنجامگیریی دەکەن؟ بۆ ئێمە زۆربەمان ئەم نەریتە کۆنە هەیە، بۆیە هەوڵبدە فێرببە بەر لە تەواوبوونی پرسیاری کەسانی تر ئەوان بە وەڵامەکانت دانەکوتیتەوە، هەرکات کەسێک دیدی خۆی بۆ دەربڕیت هەوڵبدە گوێ بگرە پرسیار لەبارەیەوە بکە، دووبارە گوێ بگرە پرسیاری زیاتر بکە و زیاتر گوێ بگرە و پاشان وەڵام بدەرەوە، چونکە سەرنج بدە بە کەمکردنەوەی خێرایی کاردانەوەکان بە ئارامتر و گونجاوتر هاوڕێیان و گوێبیستانی بەرنامەی نۆژ ی نەوقەی ئەمڕۆی بەرنامەکەتان بە پایان گەیشت سوپاسی هاوڕێتیتان ئەکەم سوپاس کاک تارق ئەکەم لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەی کینۆی نۆژین بە خوای گەورەتان ئەسپێرم ڕۆژێکی خۆش بۆ هەموو لایەک خواتان لەگەڵ.